پیتەر پیتۆڤچ کە لەبەر چەند هۆیەک ئەو بەیانە چەند پێنج ڕۆبلیەکی ورد کردبووە لە پشت مێزەکەیەوە دانیشت بوو سەرقالی ژماردننی سەفتەی چەکەکانی بوو ئەندرە سمیۆنۆڤچیش کە بەردەوام پارەی لە گیرفاندا نەبوو لە ژوورەکەدا پیاسەیە کرد خۆشی لەو دارەتە نادا کە سەفتە پارەکان سەرنجی ڕابکێشن یان مەبەستی بن پیتەر پترۆڤچ هەرگیز بڕوای بەوە ناکرد ئاندرە سمێنۆڤچ بەڕاستی و پارانەی لا بێنرخ بێت و بێبایخانە لیان بڕوانێ ئەندرە سمێنۆڤچیش لای خۆی و خەیاڵێکی تاڵی تێگەڕابوو کە ڕەنگە پیتەر پترۆڤچ لەبارەی ئەوە بەو شێوە بیر بکاتەوە بەوە دڵخۆش بێ لە دەرفەتێکدا بەو سەفتە پارانە ڕقی هاوڕێ لاوەکەی هەستێنێ ئازاری بدا گاڵتەی پێ بکات و بە هیچی دابنێ ئەوەی تێبگەێنێ کە ئەم دوانە چەندە جیاوازن و چ بۆشایەکی گەورە لە نێوانیاندا هەیە لێ بزیاتین کۆڤ لەگەڵەوەشدا کە سەرگەرمی ڕوونکردنەوەی بابەتە دڵگیرەکەی خۆی بوو لەبارەی دروستکردنی کۆمونەیەکی تازە و تایبەتەوە وەلێ پیتەر پیترۆڤیچی ئەبینی زۆر توڕە و کەم بایەخە، وەڵام و سەرنجە کورتەکانی کە بە دەم ژماردنی سەفتەکانەوە لە دەمی دەرەچوو، پلارێکی گاڵتە مێز و سوکایەتی پێکردنی ئەم بوو. بەڵام ئاندرا سمیۆنۆڤیچی مرۆڤدۆست ئەم بارەی پیتەر پیترۆڤیچی بەوە دانا، بەرەنجامی ئەو ناڕەحەتی دوێنێیە کە لە دوای پەیوەندی بڕینی لەگەڵ دونیادا بەدی هاتووە و بەردەوام پەرۆشی ئەوەیە قسەی لەسەر بکرێ، ئەیویست بەم بۆنەی و هەندێک پەیامی پێشکەوتوانە دەرببڕێ تا لە لایەکەوە ئاسوودەیەک بە هاوڕێ بەڕێزەکەی ببەخشێت و لە لایەکی ترەوە بێگومان کار لە بەرەو پێشبردننی بیر و باوەڕی بکەن پیتەر پیتۆڤچ قسەکانی ئاندرە سمینۆڤچی لە شوێنێکی گرنگابڕی و لە پرێکدا پرسی ئەم داوەتیە چییە کە ئەم ژنە بێوەژنە سازیەکە ئاندرە سمیۆنۆڤیچ وتی، ئەڵێی ئاگات لێ نییە. من دوێنێ لەو ڕوو قسەم بۆ کردیت و دەربارەی ئەو داب و نەریتە بیر و باوەڕی خۆم پێوتیت ئاخر وەک بیستومە تۆیش بانکراویت تۆ خۆت دوێنێ لەگەڵ یا قسەت کردووە. پیتەر پیتۆڤیچ وتی من هەرگیز چاوەڕێی ئەوە نەبووم ئەو ژنە گەوجە تەواو نەدارایی پارەی لەو گەوجەی ترەوە کە ناوی ڕاستکۆلنییکۆفە وەرگتووە بیکا بە داوەت و پرسەدانان ئێستایش کە بێودا تێپەڕیم لەو هەموو سازدان و تەدارەکە سەرم سوڕما دیارە خەڵکێکی زۆری بانگهێش کردو تەنانەت لەسەر خوانەکە مەیم بینی پیتەر پیتۆڤچ کە دیار بوو مەبەستی تایبەتی هەیە لەسەر باس و پرسیارەکانی ڕۆشت لە پرێکدا سەری بەرزکردەوتی چی وتت منیشی بان کردووە کەی داوت کراوم لەبیرم نییە ناچم من لەوێ چکارم دوێنێ کە تووشی بووم تەنیا ئەوەم وت لەوانەیە بتوانێت وەک ژنی کارمەندێک هێژار ساڵانە یارمەتیە گۆربگرێ ناشی بۆ منیشی بان کردبێ هەهەها لێبی زیاتین کۆڤوتی منیش پێم خۆش نییە بڕۆم پیتەر پیتۆڤیزوتی بێگومان تۆ بەدەستی خۆت لێت داوە ئەو ئاشکرایە شەرمەکەی هەهەها لە پرێکدا لێبی زیاتین کۆف سوورداگەڕاوتی چێلی داوە لە چێ دراوە پیتەر پیتۆڤیزوتی سەیرە تۆ لە کاترینا ئیڤانۆڤنات داوە مانگێک لەمەو بەر دوێنێ ئەم هەواڵم بیست ئەمەیش خاوەن بیر و باوەڕەکان ئاوە کێشەی ژن چارەکەن ئەههە پیتەر پیتۆڤچ کە دیار بوو کەمێک ئاسوودەی تێگەڕا بوو سەر لە نوێ کەوتەوە ژماردنی سەفتە پارەکان لێبی زیاتینکۆف کە بەردەوام لە بەیات هێنانەوەی ئەم ڕووداوە بێزارە بوو بە توڕێوتی هەموو ئەمانە قسەی بێسەرەوبەرە و بوختانن هەرگیز وا نەبووە مەسەلەکە جۆرێکی تر بوو تۆ باشت نەبیستووە قسە دروستکردە من لەو شوێنەدا بەرگریم لە خۆم کرد یەکەم جار ئەو پەلاماری دام و چنگی بۆ درێژ کردم ڕیشی لە بنا هەڵکەندم هەموو کەسێک حەقی خۆیەتی بەرگری لە خۆی بکە بێ لەمە من ڕێگا بە کەس نادەم تونند و تیژیم لەگەڵدا بکە بیر و باوەڕم ڕێگام پێنادا چونکەم کارە ئەچێتە خانەی زۆرداریەوە پاشان ئەبوو چیم بکردایە تۆ باش تێنەگەشتیت من بیرم لەوەش کردێتەوە گەر ژن و پیا و لە هەموو شتێک دایەکسان بن تەنانەت لەلایەنی هێز و توانایشەوە ئێستا نکۆڵی لەمە ناکرێت کەواتە بێ لەم لایەنێشەوە هەرێکسان بن هەڵبەتە پاشان لەوە گەشتم کە نابوو مەسلەکە بەو شێوە بخێتە بەرچاو چونکە هەر نابوو شەڕ و ئاژاوە پێش بێ ئەم جۆرە پێشات و گیرۆگرفتانە لە کۆمەلگای ئایندەدا شیاوی ئەوە نییە بیری لێ بکرێتەوە بێگومان بەدەستهێنانی یەکسانی بە ڕێگای شەڕ و ئاژاوە کارێکی سیر و سەمەرەیە من ئەوەندەیش گەمژە نیم ئەگەرچی شەڕ و ئاژاوە هێشتا بوونی هەیە واتە بۆ لەمە و دوا نابێت بمێنێ بەڵام ئێستا هەیە ئاه شەیتان بەلعنەت بی گفتوگۆ لەگەڵ تۆدا مای سەر ئێشەیە من لەبەر ئەو پێشاتە ناخۆشە نییە کە نایم بۆ ئەو دانیشتنی سەرخۆشیە تەنیا لەبەر ئەوە ناچم چونکە ناتوانم لە بیر و باوەڕی خۆم لا بدەم نامەوێت لە نەریتێکی وا دواکەوتوی کۆمەڵایەتی دابشداری بکەم بڵێ هەر لەبەر ئەوەیە ئەگەرچی ئەشێت بڕۆم بەڵام تەنیا بۆ ڕابواردن و گاڵتە پێکردن بەداخەوە قشەیەکی لێ نیە ئەگی ناچوو پیتەر پیترۆڤیچ وتی مەبەستت ئەوەیە نان و نمەکی خەڵکی بکەیت و لە سەرخوانیان دابنیشیت و پاشان تف لە ڕویان بکەی وایە لێبی زیاتین کۆڤوتی نا مەبەستم ئەوە نیە تف لە ڕویان کەم بەڵکو و تەنیا ڕەخنە لێگرتنیان ئامانجەکەی من بەسوودە من ئەتوانم ناڕاستەوخۆ بۆ پێشخستن و گەیاندنی بیر و باوەڕ کەڵک لە واقع ببینم هەموو مرۆڤێک لەسەرەتی بیر و باوەڕی خۆی بڵاو بکاتەوە چەندە لێ بڕاوە نەبیکە چاکترە من ئەتوانم بیر و باوەڕەکەم وەک دەنکە تۆیەک بچێنم لەو تۆ حقیقت سەوز بێ ئەمە چ کێشێک بۆ خەڵکی دروستەکە ڕەنگە لە سەرەتادا پێیان ناخۆش بێ بەڵام دوایی خۆیان ئەبینن چەندە کەڵکیان لێوەرگتوون پێشتر لێرەدا خاتوو تبیف کە ئێستا بەشداری کومونەکەمانە بەوە تاوانباریانە کرد کە وازی لە ماڵی باوکی هێنا و کەوتوتە دوای پیاوێک، نامەیەکیشی بۆ باوک و دایکی نووسیوە کە ناتوانێ لە ناو بیر و باوەڕی پووچدا بژی، بۆیە شووێکی ئازادی دوور لە ڕێوڕەسمی ئایینییەکان. ئەوسا خەڵکی پێیان ئەوت ئەمە کارێکی نادروستە و توندوتیژییە بەرامبەر بە خێزان و کەسوکار، وا باشتر بوو هەستی ئەوان نەڕووشێنێت و نامەکەی کەمێک گونجاوتر بێ. بە ڕای من هەموو ئەم قسانە هەلەق و مەلەقن و چ پێویستی بەوە نییە نامەی گونجاو ناسکیان بۆ بنووسێت بەڵکو بە پێچەوانەوە لە مەسلەی وادابێت دەستدا بگری لێرە داخات و ڤارنتز ئەکەمە نمونە کە حە ساڵ لەگەڵ مێردەکەی داژێ پاشان هەردوو مناڵەکەی بەرەڵا کرد و بەنامەیەکی بێ پێشەکی و وازی لە مێردەکە هێنا بۆی نووسی هەستمە کرد ناتوانم لەگەڵ تۆدا بژیم و خۆش بەخت بم هەرگیز لێت نابورم کە تۆ فریوت دام و هەڵت خەڵەتاندم ئەوەت لە من شاردەوە کە ڕێکخراوێکی تری کۆمەڵایەتی هەیە بە ناوی کۆمەڵەی سوسیالستی بەهۆی پیاوێکی گەورەوە تازە هەم ئەم شتانم زانی و خۆم بە دەستیەوە دا و هەر لەگەڵ ئەو داکەوتمەکار بۆ بەدیهێنانی ئەو کۆمەڵە سوسیالستە ئەمانەت ڕاست و ڕەوان پێڵێن چونکە ئەگەر درۆت لەگەڵدا بکەم واتە درۆم لەگەڵ باوەڕ و شەرەفی خۆمدا کردووە بۆ خۆت چۆنەژی بژی دەست لە گەڕانەوەی من بشۆ چونکە تازە کا درەنگە هیوای بەختەوەریت بۆ خوازم بڵێ ئەبێت بەو شێوازە نامە بنوسرێ. پیتەر پیترۆڤیچ وتی، ئەمە هەر ئەو خاتوو تربیڤەیە کە دووت سێیەم جارێتی شووی ئازادەکا؟ لێڤی زیاتینکۆڤ وتی، لە ڕاستیە ئەمە جاری دووەمێتی، ئیتر جاری چوارەم بێ یان پانزەهەم چی تیایە؟ هەرگیز بە ئەندازەی ئێستا خەم لە مردنی دایک و باوکم ناخۆم. چەندان جار لەگەڵ خۆمدا بیرم کردۆتەوە کە ئەگەر تا ئێستا زیندوو بوونایە، چۆن ناڕەزاییم لە ڕویاندا دەرەبڕی بە تایبەتی بە جۆرێک ڕێک مەخست کە بەڕاست لە چ خرافاتێکی دواکەوتودا تف بیر و باوەڕی خۆم پێوتن وامە کرد سەریان سڕ بمێنێ زۆر بەداخەوە کە هیچیان نەماوە. لەم لایەنەوە مەیل مەیلی جەنابتە وەلێ پێم بڵێ بزانم تۆکە کچی ئەو کۆچ کردووە ناسی کچە لاوازوو باریکەکە ئەوەی لەبارەیە و ئەیڵێن ڕاستە نا ئاندرا سمێنۆڤزیوتی جاچیە لە ڕوانگەی منەوە واتە بە بیر و باوەڕی شخصی خۆم ئەوە بۆ ژن زۆر سروشتیە بووە نەبێ ئەگەر داوەریەکی ڕاستەقینە بکەین هەڵبەتە لەم کۆمەلگای ئێستادا ئەو حاڵەتە زۆر سروشتی نییە چونکە بە زۆر سەپێنرا و ئازادی و ئارەزووی مرۆڤەکەی تیانی بەڵام لە کۆمەلگەی ئایندەدا بە تەواوی ئەبێتە حاڵەتێکی سروشتی چونکە کۆمەلگاکە ئازادە تەنانە دەستایش ئەو لەسەر هەقە با چۆن ئەژی بژی ئەو ئازارە چێژێ و ماندووە بێت ومەش تاقە سرمایەتی واتە سرمایەکە کە ئازادە لە بەکارهێنانیدا بێگومان لە کۆمەلگەی ئایندەدا پێویست بەو سرمایە ناکە چونکە هۆکاری مانەوەی نامێنێ خۆفرۆشتنی ئافرەت لە ڕوویەکی ترەوە دیارەکرێ کە هاوسەنگە لەگەڵ سیستەمی گشتی و هۆشیاریدا بەنیسبت خودی سۆنیا سمێنۆڤناوە لەم بارێستادا من کارەکەی بە ناڕزایی دەربڕینێکی توندانێن بەرامبەر بە سیستەمی کۆمەڵاتی بۆیە من زۆر ڕێزی لێگرم تەنانەت کە ئەو کچە ئەبینم دڵمەکرێتەوە پیتەر پیتۆڤزوتی وەلێ من وام بیستووە کە تۆ خۆت لەم خانۆ دەرت کردووە لیبی زیاتینکۆف ڕقی هەستا و نەڕاندی وتی، ئەمەیش بوختانێکی ترە، بە هیچ جۆرێک، بە هیچ جۆرێک مەسەلەکە وا نەبوو، هەرگیز مەبەستێکی وا لە ئارادا نییە. ئەم قسە و باسانە دەستهەڵبەستی کاترینا ئیڤانۆڤنان، لەبەرئەوەی لە هیچ تێنەگەیشت. هەرگیز من مەبەستم نەبووە لە سۆنیا سیمیۆنۆڤنا نزیک ببمەوە، من تەنیا و تەنیا چاو و گوێم ئەکردەوە. بێ هیچ بەرامبەرێک، تێکۆشام هەستی ناڕەزایەتی تیا دروست بکەم، من تەنیا ئەوەم مەبەست بوو، کە ئەو ناڕازی بێ، خودی سۆنیا سیمێنۆڤنایش ئیدی نەیەویست لەم ماڵەدا بمێنێتەوە. پیتەر پیترۆڤیچ وتی، بۆ ئەویش بەشدارە لە کۆمەڵگەی سۆسیالستیدا؟ لێبی زیاتینکۆڤ وتی، وا دیارە گاڵتەت پێ دێ. حەزەکەم پێت بڵێم، تۆ لەم هەڵویستەدا سەرکەوتوو نابیت، چونکە هیچ لە کۆمۆنە تێناگەیت. لە کۆمەڵگەی سۆسیالستیدا نەخشەی لەو بابەتە نییە کۆمەڵی سۆسیالستی بۆیە دروست دەبێ کە ڕۆڵی وابوونی نەمێنێ لەم کۆمەلگایەدا ئەم ڕۆڵە بە تەواوی مانا و مەبەستیە گۆڕێ ئەوەی لەم کۆمەلگای ئێستادا گەوجانێ لەوێ هۆشمەندانە ئەبێت ئەوەی لەم هەلومەرجەی ئێستای ئێمەدا ناسروشتە لەوێ تەواو ئەبێتە سروشتی هەموو شتێک بۆ بەسراوەتەوە کە مرۆڤ لەکوێدا و لە چێ هەلومەرجێکدا ژی هەموو شتێک بە ژینگەوە بەسراوەتەوە مرۆڤ بە تەنیا خۆی هیچ نییە بەڵام من تا ئێستا پەیوەندیم لەگەڵ سۆنیا سمیۆنۆڤنادا باشە ڕەنگە ئەمە لەو سۆنگەیەوە هاتبێ کە ئەو هەرگیز منی بە دژمن یان نەیاری خۆی نەزانیوە بەڵێ من ئەمەوێت ئەو دیدێکی سۆسیالستانەی هەبێ بەڵام لە بارشتی ترەوە بۆ پێکەنی ئێمە خوازیاری کۆمەلگایەکی سۆسیالستی تازین کە تایبەت بێ بە خۆمان و لەسەر پایەکی بەرفراوانتر دامەزرابێ ئەم بیر و باوەڕشمان لە پێشکەوتندایە ئێمە زیاتر بێزاری دەرەبڕین ئەگەر دوو بریلو بف لە ناوگۆڕدا زیندوو بێتەوە من چەند و چۆنی لەگەڵداکەم ئەگەر بلینیسکیش زیندوو بێتەوە ئەچمە گیانی بەڵام ئێستا بەڕاستی سەرگەرمی پێگەاندنی سۆنیا سیمێنۆڤنام ئەو سروشتێکی زۆر زۆر بەرزی هەیە پیتەر پیتۆڤزوتی چاکە تۆش سوود لەو سروشتە بەرزە وەرەگریت وایە هەهەهە لێبی زیاتین کۆڤوتی نانا نەخێر بە پێچەوانەوە پیتەر پیترۆڤجوتی ینی چۆن بە پێچەوانەوە ئەهەهە قسەیەکی سەیرە لێبی زیاتین کۆڤوتی باوەڕ بکە آخر بزانم پێم بڵێ لەبەر چ هۆیەک بمێت شت لە تۆ بشارمەوە بە پێچەوانەوە تەنانەت بۆ خۆشم هەر سەیرە کە لەگەڵما بێت بێ ئەندازە شەرم و خەجاڵەتی دایەگرێت. پیتەر پیترۆڤیچ وتی بێگومان تۆیش چاو گوێیەکەیتەوە هەهە پێشێ سەلمێنی کە هەموو ئەم شەرم و حەیە بێمانایە لێ بزیاتین کۆڤوتی نەخێر نەخێر تۆ چەندە دڵ ڕقانە تەنانەت گەوجانێش بمبورە لە مانایی چاو جۆکردنەوە تێگەشتویت تۆ تێناگەی ئەی خوایە تۆ چەندە هێشتا فڕت بەم سەردەمەوە نیە ئێمە ئەمانەوێت ژن ئازاد بێ وەلێ تۆ تەنیا بیر لە شتێک ئەکەیتەوە هەرچەندە مەسەلەی شەرم و حەیا لە خۆیدا بێهودە و هیچە بەڵام من بە تەواوی شەرمی ئەوم قوبوڵە چونکە ویستی خۆیەتی و بەحەقی خۆیە زانێ بەڕاستی ئەگەر ئەو بە منی بوتایە ئەمەوێت لەگەڵ تاپم من خۆم زۆر بە سەرکەوتووە زانی چونکە ئەو کچەم خۆشەوێ وە لێستا بەلایانی کەمەوە ئێستا کەس وەک من بە ڕێز و ئەدەبەوە مامەڵەی لەگەڵدا نەکردووە، لە منیش زیاتر ڕێزی بۆ کەسایەتی ئەو دانەناوە. من چاوەڕێم و هیوادارم و هەر ئەمە. پیتەر پیترۆڤیچ وتی، وا چاکە دیارییەکی پێشکەش بکەی، گرەوەکەم تۆ بیرت لەمە نەکردووەتەوە. لێبیزیاتینکۆڤ وتی، من پێم وتیت تۆ لە هیچ ناگەیت. ئەڵبەتە ئەو لەو حاڵەدایە وەلێ لەم لایەنەوە مەسلەیەکی تریش هەیە مەسلەیەکی تەواو جیاواز تۆ بە سوک لەوە ڕوانی چونکە هەڵەیەکت لێ دیوە کە پەیوەندی بە شەرەفەوە هەیە بۆیە بە چای سوک تەماشاکەی تۆ ناتەوێ حکمێکی داد پەروەرانە و مرۆڤاتیانە بەسەر ئەو کچەدا بدەیت تۆ ئاگاداری سروشتی ئەو کچەنیت من زۆر بەداخم لەم دواییەدا بە تەواوی وازی لە خوێندنەوە هێنا و تەنانەت داخوازی کتێبم لێناکە پێشتر کتێبی لێداوا کردم هەروەها جێی داخە لەگەڵ ئەو هەموو توانا و ئیرادەیەدا کە هەیەی و سەلماندوێتی هێشتا تەواو سربەخۆ نییە واتە ئازادی و توانای ڕەتکردنەوەی گەلێک لە وەهمە کۆمەڵایەتەکان و دیار دەبێ ماناکان لەگەڵ ئەوشدا هەندێک لەو مەسەلانە بە چاکیە زانێت و دەرکیانەکە بۆ نمونە باش لە مەسلەی دەستماچکرد نەزانێت واتە لەوە بە ئاگایە کە ماچکردنی دەستی ژن لەلایەن پیاوە سوکایەتی کردنە بەژن چونکە پیاوەکە خۆی لە پلەی یەکەم دادانێت و ئەو لە پلەی دووەمدا ئەم کێشەی لای ئێمەوە باسکرا و منیش لەگەڵ ئەودا قسەم لەسەر کردووە لەبارەی سندیکای کرێکارانی فەەنسای شەو کە باسم بۆ کرد بە قوڵی گوێی لێگرتم ئێستایش باسی ئەوەی بۆکەم چۆن یەکێک بە ئازادی بڕاتە ژوورێکێکی کترەوە ئەمە لە کۆبوونەوەی ئایندەماندا جێ مشتومڕە پیتەر پیترۆڤزیوتی ئەمەیان چییە؟ لەبی زیاتین کۆڤوتی لەم دوایەدا ئەمە وەجێی باس و خواز کایەکێک کە ئەندام بێت لە کۆمەڵەی سۆشیالستیدا مافی ئەوەی هەیە هەر کاتێک بێ بچێتە ژووری ئەندامێکی تری هەمان کۆمەڵەوە ئیتر ژن بێ یا پیاو بڕیار وادرا کە بەڵێ توانێ پیتەر پیتۆڤزوتی ئەی باشە ئەگەر لەو کاتەدا ئەو ئەندامە ژنەیان پیا و سەرقاڵی پێویستێکی تایبەتی خۆی بوو هەر بیرتان لای ئەو پێویستێن نەفرەت لێکراوەیە ئا نازانیت چەند پەشیمان و بێزارم لەوەی کاتی ئەم قسە و باسانە پێشوادەی خۆی لەبارەی ئەو پێویستێن مەلعونەوە قسەم بۆ کردیت نەفرەت لە شەیتان لە ڕاستی ئەمە کێشەی گرنگی هەموو ئەو کەسانێک کە وەک تۆوان پێشەوەی لە مەسلەکە تێبگەن کێشەکە خەنە بەردەمی تۆ وەگەوەی بە حەقی خۆیانی بزانن یان شانازی بە شتێکەوە بکەن ئە من چەندان جار وتومە نابێت ئەو مەسلەیە بەو کەسانە بوترێ کە لە سەرەتادان تا ئەو کاتەیە گەنە قۆناغی کۆتایی واتە و کاتەی چاوە جویان کراوەتەوە و کەوتونەتە سەر ڕێ و پێگەیشتون لە جۆرێکی تر تەنیا ئەوانە بۆیان هەیە لەم مەسەلانە بدوێن کە ڕووناک بیری تەواون و بەقوڵی تێگەن باشە پێم بڵێ تۆ چ ڕسوایی و بێشەرمیەک لە ئاو دەستخانە دابینی من یەکەمین کەسم کە من ئامادەم هەموو جۆرە ئاو دەستێک پاک بکەمەوە لەمەدا هیچ جۆرە فیداکاریەک نییە ئەمە تەنیا کارێکی بە کەڵک و ئابرومەندانەیە بۆ کۆمەلگا کە لە هیچ کارێکی دی کەمتر نییە بێگومان زۆر مەزنترە لە کارەکانی وەک ڕوفائیل و پوشکین چونگە قازانجی زیاترە پیتەر پیتۆڤزوتی بەڵکو شەریفتریشە شەریفتر هەهەهەهە. ئاندرا سیمینۆڤیچ وتی، شەریف یانی چی؟ لەبارەی دیاریکردنی جۆری کاری مرۆڤەوە، من بەم زاراوەنە قایل نیم، شەریفتر، جوامێرتر. هەموو ئەم زاراوەنە پووچ و ڕسوا و بێمانا و کۆنن. لای من نرخێکیان نییە. هەر شتێ قازانجێکی بۆ مرۆڤایەتی هەیە بێ شەریفە. من تەنیا شتێک ئەزانم قازانج. پێمەکەنە. چەندت لاخۆشە پێبکەنە. وەلێ ئەمە هەقیقەتەکەیە. پیتەر پیترۆڤیچ زۆر پێکەنی، ئیتر لە ژماردنی پارەکانی بووەوە و سەفتەکانی لادابوو، بەڵام بۆ هەر هۆیەک بێ هەندێکیانی لەسەر مێزەکە هێشتبوو، مەسەلەی ئاودەستەکانیش هەرچەندە باسێکی بێ نرخ بوو، بەڵام تا ئێستا چەند جارێک ببوو بەهۆی جیاوازی و پچڕاندنی پەیوەندی نێوان پیتەر پیترۆڤیچ و لاوە هاوڕێکەی، هەموو کەرایەتیەکەیش لەوەدا بوو کە ئاندرە سیمێنۆڤچ بەڕاستی تووڕە بوو لە کاتێکدا کە لۆژین کاتی بەسەربرد و ڕایبوارد ئێستایش زۆری حەز لێ بوو کەلیبی زیاتینکۆڤ تووڕە بکە لێبی زیاتینکۆڤ لەگەڵ هەموو ئەو سربەخۆی و ناڕازیبوونەیدا هێشتا نەیەوێرا ململانەی پیتەر پیترۆڤچ بکات و بەگشتی وەک ڕاهاتنی چەند ساڵێک لەو بەری ڕێزی لێگرت خۆی نەگرت و هاواری کردوتی تۆ بۆیە ڕقن و توڕیت چونکە دوێنێ لە کارەکەتدا سەر نەکەوتیت پیتەر پیتۆڤچ بە هەوا و ناڕەحەتی و قسەکانی پێبڕیوتی حەزەکەم پێم بڵیت ئایا توانیت با باشتری بڵێم ئایا تۆ لەگەڵ ئەو کچەتدا ئەوەندە دۆستایەتیت هەیە کە داوای لێ بکەیت هەر ئێستا بەپەلە بێتە ئێرە بۆ ئەم ژوورە وازانم ئێستاوان لە گۆڕستان گەڕاونەتەوە گوێم لە دەنگی هاتوچۆیە ئەبێت من ئەو ئافرەتە ببینم لێبی زیاتین کۆف بە سەرسامی و پرسی چیت لێوێ پیتەر پیتۆڤزوتی هیچ پێویستە بیبینم من ئەمڕۆ یان بەیانی لێرە نامێنم بۆیە حەزمە کرد شتێکی پێ بڵێم ڕەنگەوا چاکتر بێت تۆش لێرە بیت و لە باسەکە ئاگاداربی زۆر باشترە ئەگینا خوا خۆی زانێ چیت بەخیاڵدادێ لێبی زیاتین کۆڤەتی من خەیاڵم بۆ هیچ ناچێت هەروا پرسیارەکەم کرد، وەلێ ئەگەر کارت پێیەتی هێنانی بۆ ئێرە زەحمەت نییە، هەر ئێستاش ئەچم، هەقیشم بەسەرتانەوە نییە، بڕوات هەبێ. هەروایش دەرچوو. دوای پێنج دەقیقە لێبی زیاتینکۆڤ لەگەڵ سۆنیادا گەشتن، سۆنیا زۆر بەسەرسوڕمایەوە چووە ژوورێ، ئەو هەر بە سروشتی خۆی سام دایەگرت. هەمیشە لە بارودۆخی وادا ترسی لێنیشت و لە دەم و چاوی تازە و ناسیاوی نوێ هەراسان نەبوو. جارانیش هەرەترسا. لە مناڵییەوە ترسا و ئێستا ئەمە زیادی کردبوو. پیتەر پیترۆڤیچ بە ئەدەب و ڕێزەوە پێشوازی لێ کرد. پێشوازییەکی کەمێک بێ پەردە و خۆمانەیی بە تایبەتمەندییەکەوە کە بۆ شان و شکۆ و ڕێزی یەکێکی وەک پیتەر پیترۆڤیچ بەرامبەر بە کچۆڵێکی سەرنجڕاکێشی وەک سۆنیا تەواو شایستەیە. لۆژین ویستی زوو دڵنیای بکا بۆیە لەسەر مێزەکەی بەرامبەر بەخۆی داینا. سۆنیا دانیشت تەماشای ئەم لاو ئەو لای و لێبیزیاتینکۆف و پارەی سەر مێزەکەی کرد لە ناکاوێکدا دوو بارە لە پیتەر پیترۆڤیچی ڕوانیەوە چاوی لێ هەڵنەگرت وەک ئەوەی سەرنجی ئەمی ڕاکێشابێ. لێبیزیاتینکۆف ویستی بەرەو دەرگاکە بچێ پیتەر پیترۆڤیچ هەستا ئاماژەی بۆ سۆنیا کرد کە هەڵنەسێ و لەنزیک دەرگاکەوە لێبیزیاتینکۆفی وەستان. لەسەر خۆ لێ پرسی ئەو ڕاستکۆنی کۆفە لەوەیە هاتووە لەبی زیاتر کۆمفتی ڕاستکۆنی کۆف لەوێ ئەی چۆن بەڵێ لەوێ ئێستا هاتەوە بینیم ئەی چۆن پیتەر پیترۆڤزوتی کەوایە داوات لە یەکەم هەر لێرە بە لەگەڵماندا من بە تەنیا لەگەڵ ئەم کچەدا بەجێمەهێڵە هەرچەندە هیچ نیە بەڵام ئەشێ خوازانێ چی پێوەێن حەز ناکەم ڕاستکۆلنیکۆف ئەمە سلێ بباتە دەرەوە و بیگێڕێتەوە ئەزانیت مەبەستم چییە؟ لێبی زیاتینکۆف لە پرێکدا هەستی کردوەتی ئا ئەزانم ئەزانم بەڵێ هەقتە بەڕای من تۆشت زۆر گەورەکەیت وەلێ لەگەڵەوەشدا حەقی خۆتە زۆر باشە ناڕۆم هەر لە پاڵ ئەم پەنجەرێدا ئەوەستم و لێتان تێک نادەم